کاسێتی بیست و دووەمین و کۆتایی لە پەرتووکی جیهانی سۆفیا، دیوی دووەم لە لاپەڕە شەش سەد و حەفتا و حەوت. تەقینەوەی گەورە، ئێمەیش بەشێکین لە ئەستێرەکان. هیڵدە بە ئاسوودەیی لەسەر جۆلانەکە لە پەنای باوکیدا دانیشت. نزیکی نیوەشەو بوو هەروا کە دانیشتبوون و سەیری کەنداوەکەیان دەکرد چەند ئەستێرەیەکی ڕوون لە ئاسماندا ئەدرەوشان و شەپۆلەکان بە ئارامی خۆیان ئەدا بە بەردی کەنار ئاوەکاندا. باوکی بێدەنگیەکەی شکاند و وتی، ئەگەر بیری لێبکەینەوە زۆر سەیرە کە ئێمە لە ئەستێرەیەکی زۆر بچووک لەناو ئەم جیهانە پان و بەرینەدا ژیان دەکەین. بەڵێ. گۆی زەوی تەنیا یەکێکە لەو ئەستێرە زۆرانەی لە دەوری هەتاو دەسوڕێن، لەگەڵ ئەوەیشدا تاقە ئەستێرەیەکە کە ژیانی تێدایە. لەوانەیشە لە هەموو جیهاندا. لەوانەیشە. لەوانەیشە جیهان پڕ بێ لە ژیان، جیهان ئەوەندە گەورەیە کە لە عەقڵی مرۆڤدا ناگونجێت. دووریی ئەستێرەکان ئەوەندە زۆرە کە ئێمە ئەو دوورییە بە ساڵی تیشک پێوانە دەکەین. ساڵی تیشک چییە؟ خولەکی تیشک دوورییەکە کە تیشک لە یەک خولەکدا دەیپێوێت. ئەمە ڕێگایەکی زۆر دوورە چونکە خێرایی تیشک سێ سەد هەزار کیلۆمەترە لە یەک چرکەدا. کەواتە یەک خولەکی تیشک بەرامبەر لەگەڵ سێ سەد هەزار جاران شەست، واتە هەژدە ملیۆن کیلۆمەتر و یەک ساڵی تیشکیش دەگاتە دە ملیار کیلۆمەتر. دووری ئێمە لەگەڵ هەتاو چەندە؟ تۆزێک زیاتر لەش خولەکی تیشک، ئەو تیشکەی لە ڕۆژێکی گەرمی هاویندا دەدرێت لە ڕوخسارمان هەشت خولەک ئاسمانی پێواوە تاکو گەیشتۆتە ئێمە. درێژەی پێبدە. پلۆتۆن دوورترین سەیارەی کۆمەڵی خۆرە، نزیکەی پێنج کاژمێری تیشک لە ئێمەوە دوورە و کاتێک ئەستێرەناسێک بە تەلسکۆبەکەی سەیری پلۆتۆن دەکا ئەو شتە دەبینێ کە لە ڕاستیدا پێنج کاتژمێر لەمەوبەر ڕوویداوە. یاخود دەتوانین بڵێین پێنج کاتژمێر دەخایەنێ تاکو وێنەی پلۆتۆن بگاتە زەوی. بەرچاوهێنانی سەختە، بەڵام وابزانم لە مەبەستت تێدەگەم. زۆر باشە هیڵدە بەڵام مرۆڤ لەسەر زەوی تازە خەریکە جێگە و پێگەی خۆی پەیدا دەکا هەتاوی ئێمە یەکێکە لە چوار سەد ملیار ئەستێرەی کەهکەشانێک کە بە کەهکەشانی ڕێگەی شیری ناو دەبەین ئەم کەهکەشانە وەکو گۆڕەپانێکی گەورە وایە و هەتاو لە یەکێک لە قۆڵە مارپێچەکانی ئەودایە لە شەوانی زستاندا کاتێک سەیری ئاسمان دەکەین هاڵاوێکی سپی وەکو هەور دەبینین کە هەمووی ئەستێرەیە، ئەوە لە ڕاستیدا ناوەندی کەهکەشانی ڕێگەی شیرینە. لەوانەیە هەم بەم هۆیەوە بێت کە سویدییەکان بە کەهکەشانی ڕێگای شیری دەڵێن شەقامی زستانی. دووری ئێمە لەگەڵ نزیکترین ئەستێرەی دراوسێمان لە ناو کەکەشانی ڕێگەی شیریدا چوار ساڵی تیژکە. سەیری ئەو ئەستێرەی سەر ئەو دوورگە بکە، لەوانەیە ئەوە هەر ئەو ئەستێرەی دراوسێمان بێ. ئەگەر بتوانی بیهێنیتە بەرچاو کە هەر لەم کاتەدا ئەستێرەناسێک لەوێ دانیشتووە و تەلیسکۆپە بەهێزەکەی خۆی ڕوو لە برێکلی گرتووە. ماڵی ئێمە دەبینێت کە هی چوار ساڵ لەمەوبەرە. کەواتە تۆ بە کچێکی. پانزە ساڵ دەبینێ کە لە ناو جۆلانەدا دانیشتووە و قاچەکانی ئەدا بە یەکدا. باوەڕکردنی زۆر سەختە. بەڵام ئەمە نزیکترین ئەستێرەیە لە ئێمەوە، کۆی ئەم کەهکەشانە نۆ سەد هەزار ساڵی تیشک ڕووبەری هەیە. واتە نۆ سەد هەزار ساڵی پێ دەچێ تاکوو تیشک لە لایەکی ئەم کەهکەشانەوە بگاتە لاکەی تری. کاتێک سەیری ئەستێرەیەک دەکەین کە پەنجا هەزار ساڵی تیشک لە هەتاوە دوورە، وێنەیەک دەبینین کە هی پەنجا هەزار ساڵ لەمەوبەرە. ئەم بیرە بۆ مێشکی بچووکی من زۆر گەورەیە. کەواتە تەنیا ڕێگا بۆ سەیرکردنی ئاسمان گەڕانەوەیە لە دەوراندا. ئێمە هەرگیز ناتوانین بزانین کە جیهان لە ئێستادا چۆنە و لە چ حاڵێکدایە، تەنیا دەتوانین بزانین ئەو کاتە چی بووە. کاتێک سەیری ئەستێرەیەک دەکەین کە هەزاران ساڵی تیشک لە ئێمەوە دوورە، لە ڕاستیدا دەگەڕێنەوە بۆ هەزاران ساڵ لەمەوبەر لە ئاسماندا. تێگەیشتنی ئەمە زۆر ئەستەمە. ئەو شتانەی ئێمە دەیبینین شەپۆلی تیشکە کە لە چاوی ئێمە ئەدرێت. ئەم شەپۆلی تیشکە ماوەیەکی پێ دەچێت تاکو لە ئاسمانەوە تێدەپەڕێت و نموونەیەک لەم باسە هەورە گرمەیە. هەمیشە سەرەتا تیشکەکەی دەبینین لە پاشا گرمەکەی دەبیستین. چونکە شەپۆلی تیشک خێراترە لە شەپۆلی دەنگ کاتێک دەنگی هەورە گرمە دەبیستین کە لە ڕاستیدا ماوەیەک پێش لەوە ڕووی داوە. ئەستێرە ناسکانیش هەر بەم جۆرەن. کاتێک سەیری ئەستێرەیەک دەکەن کە هەزاران ساڵ لە ئێمەوە دوورە، تیشکێک دەبینن کە هەزاران ساڵ لەمەوبەر درەوشاوەتەوە. بەڵێ، تێدەگەم. تاکو ئێرە تەنیا دەربارەی کەهکەشانی خۆمان باسمان کرد. ئەستێرە ناسەکان دەڵێن نزیکی سەد ملیار کەهکەشان هەیە لە ئاسماندا و هەر کام لەمانە کەم و زۆر سەد هەزار ئەستێرەی تێدایە. نزیکترینیان بۆ کهکهشانی ئێمە ناوی کهکهشانی ئاندرۆمێدایە کە دوو ملیۆن ساڵی تیشک لە کهکهشانی ئێمەوە دوورە. واتە دوو ملیۆن ساڵ درێژە دەکێشێت تاکو تیشکی ئەو کهکهشانە بگاتە کهکهشانی ئێمە. کەواتە کاتێک لە ئاسماندا سەیری ئارۆمێدا دەکەین سەیری دوو ملیۆن ساڵ لەوپێشی دەوران دەکەین. ئەگەر ئەستێرەناسێکی وریا لەم کەهکەشانە بووایە و هەر ئێستا تەلسکۆپەکەی ڕوو لە زەوی بگرتایە نەیدەتوانی ئێمە ببینێت. ئەگەر شانسی ببوایە لەوانەیە چاوی بە دوو مرۆڤی سەرەتایی دەم و چاو پان بکەوتایە. سەرسووڕهێنەرە. دوورترین کەهکەشانێک کە ئێمە تاکو ئێستا دەیناسین لە نزیکی دە ملیار ساڵی تیشک لە ئێمەوە دوورە. هەر کاتێک نیشانەگەلێک لەو کەهکەشانە وەردەگرین دە ملیار ساڵ لە مێژوودا بەرەو دواوە ڕۆیشتووین. ئەمە دەکاتە دوو بەرامبەری تەمەنی کۆمەڵەی ڕۆژ کە ئێمە تیایدان. تیایداین. من گێژ بووم. لەگەڵ ئەوەی ئەم هەموو گەڕانەوە بۆ مێژوو ئاسان نییە، بەڵام ئەستێرەناسان شتێکیان دۆزیوەتەوە کە لە دیمانەی ئێمە لە جیهان زۆر گرنگە. چییە؟ وا دیارە هیچ کەهکەشانێک لە ئاسماندا لە جێی خۆیدا نامێنێتەوە، تەواوی کەهکەشانەکان بە خێراییەکی یەکجار زۆرەوە لە ئاسماندا لێک دوور دەکەونەوە و هەرچی دوورتر بن خێراتر دەڕۆن. کەواتە دووری نێوان کەهکەشانەکان بەردەوام ڕوو لە زیاد بوونە. کۆشش دەکەم ئەم شتە کە لە مێشکی خۆمدا بەرچاو بێنم. ئەگەر تۆپەفوویەکت هەبێت و چەند خاڵی ڕەشی لەسەر دابنێیت لە پاشان هەرچی هەوای تێبکەی خاڵەکان لێک دوور دەبنەوە هەر ئەم ڕووداوە ئێستا لە ئاسماندا بۆ کەهکەشانەکان ڕووەدات دەڵێن جیهان لە حاڵی گەورە بووندایە بۆچی وا دەبێت زۆربەی ئەستێرەناسان پێیان وایە گەورەبوونی جیهان تەنها یەک هۆی هەیە ڕۆژگارێک نزیکەی پانزە ملیار ساڵ لەمەوبەر تەواوی مادەکانی جیهان لە شوێنێکی بچووکدا کۆبوون. ئەم مادانە ئەوەندە چڕ و خەست بوون کە هێزی ڕاگرتنیان زۆر گەرم بوو. سەرەنجام ئەوەندە گەرم بوو و ئەوەندە گوشاریان زۆر بوو کە تەقییەوە. ئەمە بە تەقینەوەی گەورە ناو دەبەن. تەنانەت بیرکردنەوەیشی تەواوی مووی لەش قرژ دەکات. تەقینەوەی گەورە بووە هۆی ئەوەی کە هەموو مادەکانی جیهان لە هەوادا بڵاو ببنەوە. ئەم مادانە بەرە بەرە ساردبوونەوە و ئەستێرەکان و کەهکەشانەکانیان دروست کرد. بەڵام تۆ وتت جیهان ئێستاش لە حاڵی گەورەبووندایە. بەڵێ. هۆی گەورەبوونی جیهان هەر ئەم تەقینەوەی چەند ملیار ساڵ لەمەوبەرە، جیهان شێوەیەکی ئەندازەیی بەردەوامی نییە. جیهان ڕووداوێکە، جیهان تەقینەوەیەکە، کەهکەشانەکان ئێستاش بە خێراییەکی زۆرەوە لەیەک دوور دەکەونەوە. ئەمە تاکو کەی درێژەی دەبێ؟ ئەمە تەنیا شیمانەیەکە، شیمانەیەکی تریش هەیە، لە یادت ماوە ئالبێرتۆ دەربارەی دوو هێز باسی بۆ سۆفیا کرد کە دەبێتە هۆی ئەوەی سەیارەکان بەردەوام بە دەوری هەتاوە بمێنن، هێزی ڕاکێشان و هێزی ڕاگرتن، وایە؟ بەڵێ، ئەمە لە کەهکەشانەکانیشدا هەر بەو چەشنەیە. واتە لەگەڵ ئەوەی جیهان لە حاڵی گەورەبووندایە، هێزی ڕاکێشان بە پێچەوانەیەوە کار دەکات. ڕۆژگارێک لەوانەیە چەند ملیار ساڵی تر کاتێک هێزی تەقینەوەی گەورە ڕوو لە تەواوبوون دەکا، هێزی ڕاکێشان بتوانێ ئەو مادانە دیسان پێکەوە ببەستێتەوە. ئەو کاتە جۆرێک تەقینەوەی پێچەوانە واتە بچووک بوونەوە ڕووەدا بەڵام دووریەکانیان ئەوەندە زۆرە کە وەک فیلمێک دەچێت کە بە یەواشی پیشان ئەدرێت یاخود دەتوانین وەک تۆپە فوویەک بیهێنینە بەرچاو کە بەرە بەرە هەواکەی کەم دەبێتەوە. واتە تەواوی کەهکەشانەکان دیسان لە ناوەندێکی چڕ و پڕدا کۆ دەبنەوە؟ بەڵێ باش تێگەیشتوویت، بەڵام وا بیر دەکەیتەوە دوایی چی ڕووبدات؟ ئەڵبەت دیسان تەقینەوەیەکی گەورە ڕوودەات و جیهان دیسان بەرە بەرە گەورە دەبێتەوە، چونکە هەر ئەو یاسا سروشتییانە لە کاردایە بەمجۆرە ئەستێرە و کەهکەشانی نوێ دروست دەبێ. بەڵێ ڕاستە ئەستێرە ناسان دوو شیمانەیان بۆ جیهانی ئایندە هەیە یان جیهان هەروا بەردەوام گەورە دەبێت و کەهکەشانەکان زۆر و زۆرتر دەبن یاخود ئەوەی کە جیهان بەرەو بچووک بوونەوە دەڕواتەوە. بوونی ئەم کارە پەیوەندی بە قورسایی و ئەندازەی کەهکەشانەکانەوە هەیە ئەمە شتێکە کە ئەستێرە ناسان هێشتا نازانن. بەڵام ئەگەر لە باری ئەندازەوە جیهان دیسان بچووک بێتەوە لەوانەیە لە پێش ئەم جارەیشدا چەند جار گەورە و بچووک بووبێت. ئەم بۆچوونە تا ڕادەیەک سەرەتایی بە بەرچاو دێت، بەڵام لەم بارەیشەوە بۆچوونی جیاواز هەیە، لەوانەیە گەورەبوونی جیهان تەنیا هەر ئەمجارە ڕووی دابێت. بەڵام ئەگەر جیهان تا کۆتایی هەر وا گەورە بێت، کێشەی ئەوەی کە سەرەتا لە کوێوە هاتووە زۆرتر زەق دەبێتەوە. بەڵێ ئەو هەموو مادەی کە لەناکاو تەقیونەتەوە لە کوێوە هاتوون؟ یەک کەسی مەسیحی بێشک تەقینەوەی گەورە هەر بەو کاتی خوڵقانە دەزانێ. کتێبی پیرۆز دەڵێ خودای خودا فەرمووی ڕێگە بدەن با تیشک بێت. لەوانەیە تێگەیشتنی مەسیحیەکانت لەسەر مێژوو لە یاد مابێت کە ئالبێرتۆ بۆ سۆفیای باس کرد مەسیحییەت لە ڕوانگەی باوەڕی خۆیەوە سەبارەت بە خوڵقان، بۆچوونی جیهانی بەردەوام لە گەورەبووندا پەسەند دەکات. بەڕاست ڕوانینی ڕۆژهەڵاتەکان لەسەر مێژوو، دەورەییە. بە واتایەک مێژوو بەردەوام دووپات دەبێتەوە. بۆ نموونە لە هیندستان بۆچوونێکی کۆن هەیە کە دەڵێ دنیا بەردەوام دەپووکێت و دەپشکوێتەوە. بەم جۆرە جیهان لە نێوان ئەو شتەی کە هیندییەکان بە ڕۆژی برەهمایی و شەوی برەهمایی ناوی دەبەن دەگۆڕێت. ئەڵبەت ئەم بۆچوونە لەگەڵ گەورە و بچووکبوونەوەی جیهاندا زۆر دەگونجێت. واتە جیهان ڕەوتێکی دەورەییە کە هەتا هەتایە هەڕوو ئەدات. دیمانەی من لەم ڕەوتەوە وەکو دڵێکی گەورەی ئاسمانییە کە بەردەوام لە لێداندایە. هەردوو بۆچوونەکە سەرنجڕاکێشن، بەڵام بڕوا بە هەردووکیان زۆر ئەستەمە. هەردووکیان شتێکی وایان لە پرسیاری گەورەی هەمیشەیی بوون کەم نییە، کە سۆفیا ڕۆژێک لە باخ دانیشت و بیری لێکردەوە، یا دونیا هەمیشە هەر بووە یاخود لەناکاو لە نەبوونەوە دروست بووە؟ ئاخ. هیڵدا دەستی ماڵی دەستی ماڵی بە ناو چاوی دا. دەڵێت، مێش پێوەی دام. لەوانەیە سوقرات بووبێت کە ویستبێتی بە چزووەکەی تۆ بخاتە جموجۆڵ. سۆفیا و ئالبێرتۆ لە ناو ئۆتۆمبێلە سەرکراوەکەیاندا دانیشتبوون و گوێیان لە وتەکانی سەرگورد دەگرت. ئالبێرت دوای ماوەیەک وتی، تێگەیشتیت کە ڕۆڵی ئێمە پێچەوانە بۆتەوە؟ مەبەستت چییە؟ لەوە پێش ئەوان گوێیان لە ئێمە دەگرت و ئێمە نەماندەتوانی ئەوان ببینن. ئێستا ئێمە گوێ دەگرین و ئەوان ناتوانن ئێمە ببینن. شتێکی تریش هەیە. چی؟ لە سەرەتای کاردا ئێمە نەماندەزانی کە جۆرە بوونێکی تریش هەیە کە هیڵدە و سەرگورد تیایدا بەسەر دەبەن. ئێستا ئەوانن کە هەواڵی بوونی ئێمە نازانن. تۆڵەسەندنەوە خۆشە. بەڵام سەرگورد دەیتوانی دەیتوانی لە ژیانی ئێمەدا دەستی هەبێت. دنیای ئێمە شتێک نەبوو بێجگە لە دەستێوەردانی ئەو. من ئێستاش هیوادارم بتوانین بە جۆرێک دەستێوەردانی ژیانیان بکەین. بەڵام تۆ باش دەزانی کە ناکرێت. لە بیرت نەچێ لە کافێی سندرێلا چیت بەسەر هات. من ئاگادار بووم کە چۆن هەوڵتەدا شووشە ساردییەکە هەڵبگریت. سۆفیا بێدەنگ بوو. کاتێک سەرگورد باسی تەقینەوەی گەورەیشی دەکردەوە سۆفیا باخەکەی لە ژێر چاو گرتبوو. زارۆکەی تەقینەوەی گەورە کۆمەڵێک فکری لە مێشکیدا خوڵقاند. دەستی کرد بە گەڕان لە ناو ئۆتۆمبێلەکەدا، ئالبێرتۆ پرسیاری کرد چی دەکەیت؟ هیچ. دەرگای داشبۆردی ئۆتۆمبێلەکەی کردەوە و سکلێکی دۆزیەوە. هەڵیگرت و لە ئۆتۆمبێلەکە چووە دەر. چوو بۆ لای کورسیەکە و لە بەرامبەری هیلدە و باوکی داوەستا. سەرەتا هەوڵیدا سەرنجی هیلدە بۆ لای خۆی ڕابکێشێ بەڵام بێ سوود بوو. سەرەنجام سکڵەکەی بەرز کردەوە و بە توندی دای بە ناو چاوی هیلدەدا. هیلدە وتی، ئاخ. پاشان دانەیەکی تری کوتا بە ناو چاوی سەرگورددا، بەڵام ئەو هیچ وەڵامێکی نەبوو. سەرگورد پرسیاری کرد، چی بوو؟ دەتگوت مێشێک گەسنی. لەوانەیە سوقرات بووبێ کە بە چزووی خۆی ویستبێتی تۆ بخاتە جموجۆڵ. سۆفیا لەسەر چیمەنەکە درێژ بوو و هەوڵی دا جۆلانەکە پاڵ تێوەنێت، بەڵام نەدەبزوا و لەوانەیشە تۆزێک بزوابێت. هێڵدە وتی بایەکی ساردی دێت. سارد نییە، زۆر فێنکە. تەنیا با نییە شتێکی تریش لە هەوادایە. لێرە تەنیا ئێمەین و شەوێکی فێنکی هاوینی. نا شتێکی تریش لە هەوایە. چی؟ ئالبێرتۆ و پلانە نهێنیەکەیت لە یادە؟ مەگەر دەکرێت لە بیری بکەم؟ ئەو دوانە بە بێدەنگی لە میوانێکەدا گوم بوون. دەتگوت لە هەوادا غەیب بوون. بەڵێ، بەڵام. لە هەوادا، داستانەکە دەبوایە لە شوێنێکدا تەواو ببوایە، ئەمە شتێک بوو کە لەو کاتەدا بە مێشکمدا هات. بەڵێ، بەڵام پاشان چی بوو؟ لە کوێوە دیارە ئێستا لێرە نەبن؟ بڕوا مەکە. من وا هەست دەکەم. سۆفیا بە هەڵاتن چوو بۆ لای ئۆتۆمبێلەکە و سوار بوو، سوکانەکەی بە توندی لە دەستیدا گرتبوو. ئالبێرتۆ وتی، ئافەرین سۆفیا، زۆر زۆر وریایت. پەلە مەکە ئەمە تازە سەرەتای کارەکەیە. سەرگورد دەستی لە ناو قەدی هیڵدە ئاڵاند. هیڵدە وتی، دەنگی یاری شەپۆلەکان دەبیستیت؟ بەڵێ بەیانی دەبێت قایەقەکە بخەیتە ناو ئاو. دەنگی با دەبیستیت؟ سەیرکە گەڵای سپیدارەکان چۆن دەلەرزن. خۆت دەزانیت کە گۆی زەوی ژیانی تێدایە. تۆ نووسیبووت کە لە ناو دێڕەکاندا شتانێکی تێدایە. من لە کوێ؟ لەوانەیە لەم باخەدا لە ناو دێڕەکاندا شتێک هەبێ. سرووشت پڕ لە پرسیارە. بەڵام ئێمە باسمان لە سەر ئەستێرەکان بوو. بەم زووانە تیشکی ئەستێرەکان لە سەر ئاوەکە ئەدرەوشێنەوە. بەڵێ ئەمە شتێکە کە تۆ لە منداڵیدا دەربارەی. کرمە ڕووناکەکان دەتوت تۆ ڕاستت دەکرد. کرمە ڕووناکەکان و هەموو بوونەوەرە زیندووەکانی تر لە کۆمەڵێک مادە دروست بوون کە ڕۆژگارێک لە ئەستێرەیەکدا تێکەڵ بوون. ئێمەیش؟ بەڵێ ئێمەیش بەشێکین لە ئەستێرەکان. وتەیەکی زۆر جوانە. هەر ئەوەندەی تەلسکۆبە بەهێزەکان بتوانن تیشکی کەهکەشانەکان لە دوورەوە لە دوورەوە یا لە دوورە دەستەوە هەڵگرن و ئەو کەهکەشانانەی چەند ملیار ساڵ لە ئێمەوە دوورن بیخەینە بەر لێکۆڵینەوە. چۆنیەتی جیهان بە شێوەی سەرەتایی دوای تەقینەوەی گەورە دەست دەکەوێت. هەر شتێک لە ئاسماندا دەبینرێت بەردێکی کەهکەشانییە لە هەزاران و ملیۆنەها ساڵ لەمەوبەردا. تەنیا شتێک کە لە دەستی ئەستێرەناس دێ پێشگۆیی کردنی ڕابردووە. چونکە کاتێک ئەستێرەکانی ناو کەهکەشانەکان تیشکیان دەگاتە ئێمە لە شوێنی خۆیاندا نەماون وایە؟ شێوەی کەهکەشانەکان تەنانەت لە دوو هەزار ساڵ لەمە پێشەوە تاکو ئەمڕۆ زۆر گۆڕاوە ئەمەم نەدەزانی تەنانەت دەتوانی لەو شەوانەدا کە ڕووناکترە ملیۆنەها یا ملیارەها ساڵ بۆ ڕابردوو بگەڕێینەوە و سەیری بکەین کەواتە بە واتایەک ئێمە دەگەڕێینەوە بۆ خاڵی سەرەتایی ژیان تێناگەم من و تۆیش سەرەتامان لە تەقینەوەی گەورەوەیە. چونکە هەموو مادەکانی جیهان پێکەوە پەیوەندیان هەیە و ڕۆژگارێک لە دەورانی سەرەتاییدا تەواوی مادەکان لە ناوەندێکی چڕوپڕدا لە ژێر گوشارێکی هەرە زۆردا کۆ ببوونەوە. ئەم ناوەندە ئەوەندە قورس و سەنگین بوو کە بۆ نموونە سەرە دەرزییەک چەند ملیار تەن قورسایی هەبوو. ئەم ئەتۆمە سەرەتاییە بە هێزی یەکجار زۆری ڕاکێشانەوە تەقییەوە، وەکو ئەوە وابوو شتێک لێک بەر بێت. کاتێک سەیری ئاسمان دەکەین لە ڕاستیدا هەوڵەدەین ڕێگەی گەڕانەوەمان بدۆزینەوە. وتەیەکی زۆر سەیر بوو. ئەستێرە و کەهکەشانەکانی جیهان لە یەک مادە دروست بوون، چەند بەشێک لەم مادە سەرەتاییە لێرەدا خۆیان پێکەوە لکاندووە. چەند بەشێکیش لە شوێنێکی تردا، جاری وا هەیە، یا جاری وایە کە کەشانەکان چەند ملیار ساڵی تیشک لێک دوورن، بەڵام هەموویان سەرچاوەیەکی هاوبەشیان هەیە. واتە ئەستێرە و کەهکەشانەکان هەموویان لە یەک خانەوادەن. بەڵێ، تێگەیشتم. بەڵام ئەم مادە سەرەتاییە چی بوو؟ ئەو شتەی ملیارەها ساڵ لەمەوبەر تەقییەوە چی بوو و لە کوێوە هات؟ پرسیاری گەورە ئەمەیە. پرسیارێک کە بە قووڵی پەیوەندی بە هەموومانەوە هەیە، چونکە ئێمە خۆمان لەو ماددەین. ئێمە پریشکێک لە ئاگرێکی گەورەین کە ملیارها ساڵ لەمەوبەر داگیرساوە. وتەیەکی زۆر جوانە. بە هەر حاڵ نابێت لەبەر سەلماندنی گرنگی ئەم ژمارانە زیاد بڵێین. هەر ئەوەندە بەسە بەردێک لەسەر زەوی هەڵگریت و سەیری بکەیت. جیهان ئەگەر تەنیا بە پێی ئەم بەردە بچووکەش بوایە ئەوا تێگەیشتنی هەر ئەستەم دەبوو و کێشەکە هەر ئەو بەندازەی هەر بەو ئەندازەی پێشوو سەخت دەبوو. ئەم بەردە لە کوێوە هاتووە؟ سۆفیا لە ناکاو لە ناو ئۆتۆمبێلە سەرکراوەکەدا وەستا و هێمای بۆ کەنداو کرد و وتی، من دەمەوێت سواری ئەو قایقە بم. بە تەناف بەستراوەتەوە. ئێمە تەنانەت ناتوانین سەوڵەکانیشی بجووڵێنین. وەرە با تاقی بکەینەوە لە بیرت نەچێ کام شەو شەوی یەکەمی هاوینە. بەهەرحاڵ دەتوانین بچین بۆ کەنار ئاوەکە. لەو ئۆتۆمبێلەکە هاتنە خوار و بە هەڵهاتن بەناو باخەکەدا ڕۆیشتن. تەنافەکە بە ئاڵقەیەکی ئاسنەوە بەسترابووە، هەوڵیاندا بیکەنەوە، بەڵام تەنانەت نەیاندەتوانی سەری تەنافەکە لەسەر زەوی هەڵگرن. ئالبێرتۆ وتی، دەڵێیت بە مێخ بە زەویدا کوتراوە. کاتمان زۆرە. فەیلەسوفی ڕاستەقینە هەرگیز دڵسارد نابێ، ئەگەر بمانتوانیایە تەنافەکە شل بکەین. هیڵدە وتی ئەستێرەکان ئێستا زۆرتر بوون. بەڵێ. لە شەوانی هاویندا کاتێک تاریک دەبێ ئەستێرەکان وا دیارە کە زۆر دەبن. بەڵام لە شەوانی زستاندا زۆرتر سریوە سریویانە، ئەو شەوەت لە بیرە کە بۆ بەیانییەکەی چووی بۆ لوبنان؟ ئەو شەوە شەوی سەری ساڵی نوێ بوو، کە من بڕیارم دا کتێبێک دەربارەی فەلسەفە بۆ تۆ بنووسم. کتێب فرۆشیەکانی کریستێنسێن و ئێرەم دا بەیەکدا، بەڵام شتێکی شیاوی لاوانم پەیدا نەکرد. دەڵێت ئێمە دروست لەسەر لوتکەی مۆکانی کەروێشک دانیشتووین. ئایا لەو سەرەوە لە ناو ئاسماندا لە دڵی ئەو ساڵانەی تیشکدا بڵێیت کەسێک بژیت؟ سەیرکە تەنافی قایەقەکە هەر لە خۆوە کرایەوە. بەڵێ چاوم لێ بوو. تێناگەم. لە پێشەوەدا تۆ بێیتەوە خۆم چووم و بە توندی بەستمەوە. ئەگەر وایە بۆچی کرایەوە؟ دەکەومە بیری ئەو کاتە کە سۆفیا قایەقەکەی ئالبێرتۆی برد. لە یادت ماوە کە ئاوەکە قایەقەکەی برد تاکوو ناوەڕاستی دەریاچەکە؟ دڵنیام ئەمەیش کاری ئەو بێت. گاڵتەم پێ دەکەیت بەڵام من ئەمشەو بەردەوام هەست دەکەم کەسێک لێرەیە بەهەر حاڵ کەسێک لەم دوانەمان دەبێت بە مەلە بچین و قایەقەکە بگرین هەردووکمان دەچین بەم شێوەیە هاتینە کۆتایی خوێندنەوەی پەرتووکی جیهانی سۆفیا لە نووسینی یۆستاین گاردەر